فاتقوا الله الذي واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة مسلمانان صلاة ورحمة وبركات إخوة برجة بسر همولا يكمان دا خوای پەروەردگار لە گوناهی خۆمان و مردوەکانمان خۆش ببێت بەڕێزان دەمەوێت لەم جمعەیەدا سەرەتا سوپاسی خوا بکەم لەسەر ئەو بارانە لەسەر ئەو ڕەحمەتە کەوا ڕژاندی بەسەر وڵاتمانە دەشت و دەر و دەغڵ و دانمان هەمووی هەناسەبڕکێی بوتینووی بوو، سوپاس بۆ خوا جارێکی تر وڵاتمان ڕەنگین و ئاوەدان بوو، لە خوا داوا ئەکەم دەوامی بدا، بارانی ڕەحمەت و بەرەکەت بێ لە ئافات و لە تەرزە و لە زەرەر بەدوور بێ. کەلیمەی وتارەکەم، بابەتی وتارەکەم لە ساڵیادی لەسێدارەدانی پێشەوا قازی محەممەددا دەچینە خزمەت ئەو پیاوە بەرز و بەڕێزە چەند معلوماتێک دەربارەی ئەو پیاوە و و وەسێت و ئامۆژگاریەکەی بیری خۆم و ئێوە دەهێنمەوە سەرەتا دەڵێم لە هەفتاویەک هەمین ساڵیادی شەهیدبوونی خۆی و دوو وەزیرەکەی برا و ئامۆزای سڵاو ئەنێرم بۆ ڕۆحی پاکیان خی پەروەردگار لەگەڵ پێغەممەران و سدیقین و شوهدا و ساالحینە حەشریان بکە وەخوای پەروەردگار ئاواتی ئەوان و ئێمەش بێنێتە دی ئەم میلەتی کووردا ڕزگاری بێ لەم نەهامەتی و ژێر دەستەیە بەڕێزان قازی محەممەد ناوی محەممەدی کوڕی قازی عەلیە لە دەوروبەری ساڵی 1900 لە شاری مەهاباد لەدایک بووە ئەو بنەماڵەیە بۆ ماوەی دوسەد ساڵ قازیەتی بەدەستی ئەوانەوە بووە باوکی یەکەم کەس بووە کە بووەتە قازی مەهاباد قازی عەلی دوای مردنی باوکی پێشەوا قازی محەمەدیش ئەبێ بە قازی لە شاری مەهاباد دایکی ناوی گەوهەر تاجە چی ئاغا شێربەگە لە بنەماڵەی فەیزوڵا بەگی لە خزمەتی باوکی و مامیدا دەستی کردو بە خوێندن لە دوانزە ساڵیا دەبێتە فەقێ لای مەلا ناودارەکانی ناوچەی موکریان دەست دەکا بە خوێندنی فەقێتی و مەلایەتی زۆر زیرەک و زیتەڵ و وریا دەبێ شەرەفی مامۆستایی قازی محەممەد بڕاوە بە هەڵەبجە یەکێک لە مامۆستا گەورەکانی قازی محەممەد پیاوێک بووە بە ناوی مەلا ئەحمەدی فەوزی هەڵەبجەیی کە قازی مدەتێکی زۆر لە خزمەتی ئاخوێندویەتی و بەهرەی زۆری لەو مامۆسا مەلا ئەحمەدی فەوزیە وەرگرتووە هەڵەبجە مامۆستای پێشەوایان و مامۆستای شێخان و مامۆستای شاعیران و مامۆستای ئەدیب و ڕۆشنبیران بووە ئەگەر خۆمان لە خۆمانی تێک نەدەین و پێگەی هەڵەبجە و شارەکەمان دانەبەزێنین ئەم پیاوە زمانی عەربی و فارسی و ئینگلیزی و فەڕەنسی و ڕوسی زانیوە سەرەڕای کوردی زۆربەی کات جلوبەرگی مەلایەتی لەبەردابووە، کاتێکیش ئەبێ بە سەرۆک کۆماری کوردستان مێزەرەکەی لا نابا، جبەکە لا ئەبات، چاکەت و پانتۆ و کورت و شەرواڵ لەبەر ئەکا، بەڵام مێزەرەکەی هەر بەسەرەوەیە و هەر بە بەرگی مەلایەتیەوە ئەبێتە یەکەم سەرۆک کۆماری کوردستان و گەلی کورد. لە بیست و دوو ی یەکی نۆ سەد و چل و شەش کۆماری کوردستانی ڕاگەیاند لە مزگەوتی سووری شاری مەهاباد بە ئامادەبوونی بیست هەزار کەس لە دانیشتوانی موکریان و سابڵاغ و دەوروبەر لە ماوەی سەرۆککۆمارییەکەیدا هەرچەند کەم بوو، مووچە و پووڵ و پارەی لە حکوومەت وەرنەگرتووە. لە بیست و دوو ی دوانزە ی چل و شەش دا دەستگیرکرا، بۆ ماوەی سەد ڕۆژ لە زیندانا بوو. لە سی لەسەر سی و یەک ئیمڕۆ سیە ئەبێ بە سی لەسەر سی و یەک ئیمشەو لە سی لەسەر سی و یەکی سێ هەزار و نۆ سەد و چل و حەوتدا لەگەڵ سەدری قازی برای و محەممەد حوسین سەیفی قازی ئامۆزایدا لە گۆڕەپانی چوارچرای شاری مەهاباددا لە سێدارە دران، هەزاران ڕەحمەت لە ڕۆحی ئەو پێشەوا و ئەو دوو وەزیرە بەڕێزە. بەڕێزان قازی محەممەد جیاوازیەکی هەیە لەگەڵ زۆرێک لە سیاسی و مەلا و سەرکردەکانی تری کورد ئەم پیاوە توانیوێتی دوو چمکی گەورە بە یەکەوە گرێ بدا، چمکی ئایینی و موسڵمانێتی لەگەڵ چەمکی نەتەوایەتی و نیشتمانی، بە یەک کات هەردووکیانی کردووە، هەم مەلا بووە، قازی شەرع بووە، باوەڕی بە خوا هەبووە، نوێژ و قورئان خوێندنی هەبووە، پیاوێکی لە خواترس بووە پیاوێکی حەڵال خۆر بووە پیاوێکی بە شەرەف و بە قیمەت بووە لە هەمان کاتا شۆڕشگێڕێکی نیشتمانی و نەتەوەی کورد بووە کە سەر و ماڵی لە پێناوی داواڕەواکەیادا ئەنێ زۆر ئاسانە کوردایەتی بکەی شۆڕش بکەی بەبێ دین بەبێ دینی میلەتەکەت ئەگەر ئێمە لە وڵاتێکی ئەوروپیا بووینایە و هەمومان گاور یا جوولەکە بووینایە دیارە سەرکردەکانمان ئەبوایە دینیان وەکو دینی میلەتەکەیان بواە و وارچاوی ئاداب و نەریتی میلەتەکەیان کردایە بەڵام ئێمە لە ئاسیاداین میلەتەکەمان مسلمانە هەرچەند هەرچەند ملمانەگرن هەرچەند سوکانەکە بادەنەوە بۆ لای شەرق ڕوس و چین ئەمانگێرنەوە بۆ بەریتانیا و فەرەنسا و ئەڵمانیا ڕوومانەکەنە بەریتانیا و ئەمریکا ئەیانەوێ بە زۆر بە زۆر بە سرنج مارکسیەت و ئیلحاد و بیکەن بە گوێچکە و مێشکمانە بەڵام میللەتەکە بەڕێزە خۆگرە وەری ناگرێ وەری ناگرێ بۆ ماوەیە لەوانەیە چەواشەکاریمان لەگەڵا بکەن بەڵام کە خەبەرمانە بێتەوە ئەڵین اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ئەوانیش کە بسملایی کرد وەکو جنۆکە مەحو ئەبوونەوە کابرا دانیشتبوو ماوەی چەند سەعاتێک بۆ خەڵکی ئاوایی باسی حیزبی کردبوو ئێمە واتان بۆکەین واتان بۆکەین واتان بۆکەین کارەبا کوژا بوویەوە لە پڕ کارەبا هاتبوویەوە مامە حاجی لەو لاوە و دەروێش لەو لاوجان اللهم صل على سيدنا محمد وتی دەوەرە تخواوەرە من لە بەیانی خەریکی چیم و کادی چیم و جوتی چیەکەم و تۆی چیەکەم ئەوش لەو اللهم صل على محمد وعلى ال محمد ئەم میلەتە هەرە و میلەتەیە خۆیان بکوژن و خۆیان ببڕن ئەوانەی فکریان چەوت و چەپە ئەوانەی فکریان بەم لایە بەو لە ئەڕوا ئەوانە با باش بزانن ئەم میلەتە ئەکرێ ماوەیە خۆڵ لە چاوی بکرێ بەڵام لەگەڵ خوای خۆیان بینی تێک نادا کەواتە لەبیرتان بێ گەنجەکان قازی محەمەد دوو چەمکی گرێدا هەم دینداری هەم کوردایەتی و نیشتمانی ئەمە یەکێکە لە خەسڵەکانی ئەو پیاوە بەڕێزان ئەم پیاوە ئامادە نەبوو لە کاتێکا پەتی سێدارەیان کردە گردنی بە پەڕۆی ڕەش چاوی ببەستن وتی نا با دواساتەکانی ژیانم چاوم لە گەلی کورد و کوردستان بێ نەیڵا ئەم پیاوە بە نوێژ و دوعا و وەسیەت دنیای بەجێ هێشت و خواحافیزی لە گەلی کورد و لە کوردستانیان کرد بەڕێزان با دەقی وەسێتەکەتان بۆ بخوێنمەوە زۆرم ناوێ ناڕۆمەوە بۆ سەر دەست نوێژ و نوێژ و ئەوانەی ئەڵێن بسم الله الرحمن الرحیم میلەتی کورد نەوە ئازیزەکانم ئەی برا و خوشکانێ کە مافتان پێشێل کراوە و ستەمتان لێ کراوە من خەریکی ساتەوەختەکانی ژیانم خەریکم ساتەوەختەکانی ژیانم بەڕێ دەکەم چەند بیرخستنەوە و ئامۆژگاریەکم بۆ ئێوە هەیە بیکەن بە خاتری خوا لەمە زیاتر دوژمنایەتی و دووبەرەکایەتی لە نێو یەکتردا مەکەن یەک گرن و پشتیوانی لە یەکتر بکەن بێهودە و بە بەلاش خۆتان بە دوژمن مەفرۆشن تا دوژمن کاری پێتان هەبێ ئێوەی دەوێ و بەهۆی ئێوە بە ئامانجەکانی خۆی دەگا دوژمن سەبارەت بە ئێوە هیچ سۆز و نەرمیەکی نییە هەر هەلێکی بۆ هەڵکەوێ خۆی لێتان نابوێرێ دژمنانی گەلی کورد زۆر ستەمکار و بێڕەحمن یەکێتی و پشتگیری یەکتر ڕەمزی سەرکەوتنی هەر میلەتێکە لە غەیری ئەمەدا میلەت تیا ئەچێ و پەرت ئەبێ کەرکوک شایەتە دەکەوێتە ژێر دەست و ئەبێتە دیلی دوژمن ئەی گەلی کورد ئێوە هیچتان لە گەلانی تر کەمتر نییە غیرەت و لێهاتووی ئێوە لەو میلەتانە زیاترە کە دیلی دوژمنان بوون ئازاد بوون و یەکێتی و یەکپارچەیی خۆیان پیشاندا ئێوەش با لەمە زیاتر ژێردەستە و کز و بێناز نەبن خۆتان بە دوژمن مەفرۆشن، لەگەڵ یەکتر ئیرەیی و حەسوودی مەبەن، بەم جۆرە دەتوانن بگەن بە ڕزگاری. براکانم، فریوی دوژمن مەخۆن، دوژمنی کورد لە هەر ڕەنگ و تیرە و نەژادێک بێ، بێویژدانە. دەرهەق بە ئێوە بێڕەحمە. بەهۆی هەندێک کوردەوە هەندێکی تر لەبەین ئەبەن دژمنی ئێوە حەسوودە بە فێڵ و تەڵەکە ئێوە دژی یەکتر دەجوڵێنێ و بە کوشتان دەدا من ئەوەتان لە دواساتەکانی ژیاندا بە خاتری خوا و لەبەر خوا ئامۆژگاریتان دەکەم خوا خۆی ئاگادارە هەرچیم لە دەست هاتبێ لە بەخشینی گیان و ماڵ و هەوڵ و تێکۆشان درێغیم نەکردووە ئێستاش لەم بارودۆخەدا دووبارە ئامۆژگاری ئامۆژگاریم بۆتان ئەوەیە فریوی دژمن مەخۆن بە سوێن و قورآن خوێندن و قەول و قەراریان پشت مەبەستن چونکە دژمنان خوا ناناسن بڕوایان بە پێغەمەر و ڕۆژی دوایی و لێپرسینەوە حیساب و کتاب نییە ئێوە هەرچەند مسلمانن بەڵام چونکە کوردن هەر مەحکومن بەلای ئەوانەوە بە دوژمن حیساب دەکرێن بۆیە ماڵ و گیانی ئێوە بۆ ئەوان حەڵاڵە و بەلایانەوە دەستکەوت و غەنیمەتە من بڕیار نەبوو بڕۆم ئێوە بە دوژمن بسپێرم چەند جار بیرم لە ڕابردوو کردووەتەوە کە چۆن گەورەکانی ئێمە فریوی سوێند و قورآانی دوژمنیان خواردووە و گیراون و کوژراون چونکە دوژمن نەیتوانیوە لە گۆڕەپانی جوامێری و شەرەفدا خۆ ڕاگر بن بەرامبەریان ناچار پەنایان بردووەتە بەر درۆ و فێڵ و ئەوانیان فری و داوە کوشتونیان من ئەمانەم هەموو لە بیرە و پشت بە دوژمن نابەستم پێش گەڕانەوەی حکوومەتی شا بۆ کوردستان چەندین جار پەیام بە من درا لە ڕێی چەند کەسێکی کورد و غەیرە کوردیشەوە کە نیازی شا و دەوڵەتی ئێران ئەوەیە قەترەیەک خوێن لە کوردستان نەڕژێ بەڵام ئەوەتا ئێستا بە چاوی خۆتان دەرەنجامی قەول و قەراری ئەوان دەبینن چونکە سەرکردەکانی کورد و سەرەگۆزەکان خیانەت ناکەن و خۆیان بە حکوومەتی شا نافرۆشن ئەوە چارەنووسی ئێمە و کۆمارەکەی ئێمەیە ئامۆژگاری من بۆ ئێوە ئەوەیە کە مۆڵەت بدەن با مناڵەکانتان زانست فێر ببن چونکە کورد هیچی لە میلەتانی تر کەمتر نییە خوێندن و وەرگرتنی زانست خۆی پێشکەوتن و دەستکەوتە هەر میلەتێک ڕوو لە زانست بنێ لە کاروانی میلەتان و قافڵی شارستانێتی دوا ناکەوێ دەستخستنی زانست و زانیاری چەکی کوشندەی دژمنی کوردە دڵنیابن یەکێتی و رێکەوتن و دەستخستنی زانیاری ئێوە بەسەر دوژمنانا زاڵ دەکا. ئێوە نابێ بە کوشتنی من و ئامۆزاکانم ترس ڕووتان تێبکا هێشتا دەبێ کەسانی تریش گیانی خۆیان ببەخشن تا بە ئاوەتەکانیان بگەن دڵنیام دوای ئێمە کەسانێکی تریش هەن کە بە فێڵ و درۆی دوژمنان لەناو دەبرێن دڵنیام دوای ئێمە کەسانێکی تری زۆر ئەکەونە داوی فێڵ و درۆی دەوڵەت و گرفتار ئەبن بەڵام هیوادارم کوشتنی ئێمە ببێتە هۆی پەند و عیبرەتی خەمخۆرانی کورد ئامۆژگاریەکی تر من ئەوەیە کە داوای یارمەتی تەنها لە خوا بکەن هەر هەنگاوێکتان نا بۆ سەرفرازی میلەت تەنها لە خوا هاوکاری داوا بکەن من دڵیام خوای گەورە یارمەتیتانەدا و سەرتانەخا ڕەنگە بێ بە خەیاڵتانە کە من قازی محەممەد بۆچی سەر نەکەوتم لە وەڵامە ئاڵێم بەخوای گەورە سوێن دەخۆم کە من سەرکەوتوم چ نیعممەت و چ سەرکەوتنێک باڵاتر و زۆرترە لەوەی کەوا خەریکم گیان و ماڵ و سامانی خۆم لە ڕێی میلەت و نیشتمانی خۆمدا دەبەخشم باوەڕ بکەن من لە ناخی دڵمەوە ئارزوی ئاوا ڕۆژێکم دەکرد بەخۆم دەگوت ئەگەر مردنم بە جۆرێک بێ کە لە خزمەتی خوا و میلەتی خۆمدا سەربەرز بم ئەو مەرگە بۆ من پیرۆز و سەرکەوتنە ئازیزەکانم کوردستان هی تەواوی کوردانە وەک خێزانێک وایە کە هەر ئەندامێکی بەکارێکەوە سەرگەرمە کەسێکی تر مافی بەرچاوتەنگی و ئیرەیی نییە کوردستان ئەو خێزان و ماوەیە هەر کات زانیان کەسێک لە تاکەکانی ئەم خێزانە دەتوانێت کاری ئەنجام بە نەکەن ڕێگری لێ بکەن و لەمپەری بۆ دروست بکەن کەسانێک کە بەرپرسیارێتی و کارێکی گرنگە گرنگی پێسپێرا کە تەجروبەی زیاتری هەبوو دەبێ بەدەمەوە ئەوان فەرمانی ئێمە جێبەجێ ئێمەیان جێبەجێ نەکرد جگە لەوە دژمنایەتی ئێمەیان بە ڕەوازانی چونکە ئێمە خۆمان بە خزمەتکاری خەڵکی دەزانی ئێستا ئەوان لە ماڵی خۆیان و لە ناو خێزان خێزان و خوێشانی خۆیان کاتیان لە خەوی شیریندا بەسەر دەبەن ئێمەی خزمەتکاری میلەتیش لە ژێر قەنارەداین دوا ساتەکانی ژیانمان بەسەر دەبین من بە نووسینی ئەم وەسێت نامەیە تەمەنم کۆتایی دێ ئەگەر منیش بەرپرسیارەتیەکی گەورەم لە سەرشان نەبوو ئێستا وەک ئێوە لە ناو خێزانی خۆمدا لە خەوی شیریندا دەبووم ئەم ئامۆژگاریانە یەکەم بۆ خۆمە پاشان بۆ ئێوە ئەگەر ئەرکی منە کە پێتان بڵێم ئەگەر کەسانێکی تر بەرپرسی ئێمە بوونایە و مەسئولەتی ئێمەیان لەسەرشان بووە ئێستا ئەوان لە ژێرپەتی سێدارەدا دەبوون من بۆ ڕازیکردنی خوای گەورە و لەبەر مەسئولەت و ئەرکی سەرشانم وەک کوردێکی خزمەتکاری میلەت و کەسێکی کەسێکە فەرمان بە چاکە و قەدەغەی خراپە دەکا چەند ئامۆژگاریەکم بۆ ئێوە هەیە هیوادارم بە داهاتووی هۆی ڕێنمونی و پەند و عیبرەت بێ بۆتان ئەگەر بە تەواوی ئامۆژگاریەکانم لە گوێ بگرن پشت بە خوای گەورە بەسەر دژمن نازاڵە بن یەکەم هەوڵ بدەن بە توندی پشت بەخوا ببەستن بڕواتان ببێ بەوەی لای خواوە هاتووە و هەوڵ بدە و هەوڵ بدەن بۆ پاراستنی خوا و جێبەجێکردنی ئەرکەکانی دووهەم یەکێتی خۆتان بپارێزن کاری ناشایستە مەکەن حەسوودی بە یەکتری مەبن بە تایبەتی بەرامبەر ئەرکی ئەرکورسەکان سێەم زانستان زیاتر بکەن تا فریوی دژمنان نەخۆن چوارەم بۆ چەند ڕۆژێکی ژیان لەم دنیا بێنرخە خۆتان بە دژمن نەفرۆشن چونکە دژمن دژمنە و نابێ پشتی پێ بەسرێ پێنجەم دەرهەق بە یەکتر خیانەت مەکەن نە خیانەتی سیاسی نە دارایی نە گیانی و ناموسی چونکە خیانەتکار لای خوای گەورە سوک و گوناهبارە بیشزانن خیانەتی هەر کەسێ یەخەی خۆی دەگرێتەوە لە ڕۆژی قیامەتدا شەشەم هەر کەس توانی بەبێ خیانەتکارەکانی ئێوە ئەنجام بدا لەگەڵ ئەو جۆرە کەسانە هاوکاری بکەن نەک بە ئیرەیی بەرامبەری بوەستنەوە یا ببناسی خوڕی بێگانە حەوتەم ئەو شوێنانەی لە وەسێتنامەکە نووسیومە بۆ دروستکردنی مزگەوت نەخۆشخانە قوتابخانە لەسەر تانە جێبەجێی بکەن تا ئەو شوێنەی کە گونجاوە سوودیان لێوەربگرن هەشتم لەم کار و هەوڵ و تێکۆشان و کەمتەرخەمی مەکەن لە کار و هەوڵ و تێکۆشان کەمتەرخەمی مەکەن تا وەک میلەتانی تر لە دوای کۆیلەی و دیلێتی ڕزگارتان ببێ سامان و زێڕ و زیوی دنیایی بێبایخە ئەگەر وڵاتێکی سەر بە خۆتان هەبێ کە تیایدا ژیان بەرنەسەر سەر بە خۆتان بێ ئەو کاتە ماڵ و سامان و ئابڕوو نیشتمان و هەموو شتێکتان دەبێ نۆیەم جگە لە مافی خوایی مافی هیچ کەسێکم لە گردنا نییە چەند مهمە بەرامبەر بە میلەت بوەسی بڵێ غەیری مافی خوا ماسی کەف مافی کەسم بەسەرەوە نییە چونکە قەسر و نەبێ لۆری و نەبێ تەنکەری و نەبێ هەزار دۆنم زەوی و نەبێ دۆلاری بلۆکراوت نەبێ چەند مهمە بە خەڵک بڵێ جگە لە مافی خوا مافی کەسی تر بەسەرەوە نی هەرەوە نا گوێ بگرن بەڵام هەر کەس وادا بنێ کەم یا زۆر مافی لە گردن مایە با مافی خۆی لە میراتگرەکانم وەربگرێتەوە تا کاتێک ئێوە یەک ڕیز نەبن سەرکەوتو نابن نسبەت بە یەکتر ستەم و دەست درێژی مەکەن چونکە خوا ستەمکار لە ناو دەبا ئەمە بەڵێنی خوایە ستەمکار ئەڕوخێ خوا تۆڵەی ستەم لێکراوانی لێ ئەسێنێ ئەوە دەقی وەسیەتنامەکەیەتی ئەی خواوەندی من خۆت شایەتی کە من بۆ خزمەتی میلەتی خۆم کەمتەرخەمیم نەکرد ئەی خواوەندی گەورە خۆت شایەتی هەرچی لە دەستم هات بۆم گونجا لە ڕێی تۆ و بە خاتری ڕەزامەندی تۆ ئەنجام بدا خوایە لە پاشە ڕۆژە مافی ستەم لێکراو لە ستەمکار بسێنە بڕواشم وایە هەروا دەبێ ئەی خوایە پەناگاو ئەی خوای بە ئاگاو بینەر تەواوی میلەتانی ژێر دەستە و لەگەڵ یانا میلەتی کورد لە چنگی ستەمکاران ڕزگار بکە ئەم مەراسیمە دوعا و نزاکان ماوەیەکی خایان دواتر پێشەوە قازی محەممەد داوای کرد لە جێی لە سێدارەدان تیربارانی بکەن گولەی لێ بدەن چونکە لە سێدارەدان لە ئیسلامان نییە بەڵام دادوەر ئەم داوایەی قبوڵ نەکرد بە پاساوی ئەوەی بڕیاری دادگا لە سێدارەدانە دەستی کرد بە نوێشکردن دەستنوێژی گرتووە ڕووی کردە قیبلە و دوور کات نوێژی کرد کە ئەوە سنەتێکە خەباب دایهێنا کاتێکەوە مشرکین ئیعدامیان کرد و فەرمووی ئەگەر واتان نەزانیایە ئەترسم بۆیە درێژەی پێ ئەدەم چەند سەعات لەو نوێژا لەگەڵ خوای خۆما نزام دەکرد و دەپاڕامەوە ئینجا بە پێی خۆی و چووە سەر مەنەستەکە و پەتی سێدارەکان کردە ملی و لە ماوەی دوو سەعاتە گیانی پاکی سپارد و گەڕایەوە بۆ لای ئەو کەسەی کەوا عمری پێبەخشی و کردی بە سەرۆک و کردی بە گەورە بەڕاستی جێگەیەتی گەنجەکان، حیزبییەکان، زانایان، عەشایرەکان لەم پیاوە دەرز وەرگرین، لە ساڵیادی شەهیدبوونیا داسڵەکێین، خەبەرمان بێتەوە، مردن بە قەرزاری خۆشترە لە مردن بە دزێتی. مردن بە فیداکاری خۆشترە لە مردن بە جاشێتی و کلکایەتی خەڵک بەڕاستی ئەم پیاوە نەمان ناسیوە زۆر گەورە بووە کتێبی زۆر لەسەرەتی بەڵام لەوە چێ بەلای منەوە ئەوە دواهمین کتێب بێ کۆماری کوردستان و پێشەوا قازی محەممەد ئێستا ئەیانەوێ بە زۆر مێزەرەکەی لابەن و بیکەن بە ئەفەندی بەڵام با ئەوان وا بکەن لە قیامەتا ئەیبینەوە چ پیاوێک بووە و چی کردووە بۆ ئەو کورد و کوردستانە بەڕێزان دوا کەلیمەی وتارەکەم بابەتێکە لە ژێر ناونیشانی ئیتەقو الظلمە فإن الظلم ظلمات يوم القيامة خۆتان لە ستەم پارێزن ستەم تاریکستانە لە ڕۆژی قیامەتە پیاوێک چیرۆک دەگێڕێتەوە دەڵێ هەر کەسێ منی بینی زوڵم نەکا لە کەس پیاوێک دەڵێ هەر کەسێ منی بینی ئیتر زوڵم لە کەس نەکا ئەڵێ من ئیشمەوە بوو یارمەتی زاڵمان مەدا یعنی قامچی پێ بووە سیلاحی پێ بووە شەقی پێ بووە هەموو شتێکی پێ بووە و لە هەمویان زیاتر زوڵم مەکرد لەو لەو لەوانەی لە بەردەستیان نابووین بەڵام ڕۆژێ لە ڕۆژان کاتێک بە قەراق دەریادا دەڕۆشتم پیاوێکی ڕاو چین بینی ماسی ڕاو دەکرد ماسیەکی گەورەی پێ بوو گرتبووی زاڵمەکە سەیری ماسیەکەی کرد دڵی لێی چوو چوو بۆ لای ڕاوچیەکە وتی بە ئوسلوبێکی تیش ئەو ماسیەم بەرێ وتی فلانە کەس ئەوە قوتی مناڵەکانمە لە مەلابانان و هاتووم ئەبێ ئەوە بەرم بیفرۆشم ئەگەر هیچم دەست نەکەوت بیدەمێ بیبەمە بۆیان بیخۆن وتی ئاڵێم بم دەرێ تووڕە بوو لێی لە دەستی ماسەکەی ڕاکێشا و لێی سەند و بە زۆر بردی ئینجا کابرای زاڵم نازانم زابتە نازانم ئاسایشە نازانم ئەمنە نازانم چییە هەرچی هەیە خۆی ئەڵێ من زاڵمێکی زۆر دڕندە بووم هەر ئەمریکان پێکردم جێبەجێمە کرد ماسیەکەی خستە بندەسی و گەڕایەوە بەرەو ماڵەوە ئەڵێ نزیکی ماڵەوە بوومەوە ماسیەکە هێشتا زینووە یەک قەپی گر لە پەنجەم گازێکی گر لە پەنجەم ئینجاڵێ بردیانەوە ماڵەوە چۆنێ بوو دەمی ماسیان کردەوە و اینجا ماسی فرێدا ئەڵێ ئێشێکی لێ هات خەو خۆراسی لێتاڵ کردم نەمتوانی ئەو شەوە بخەوم تا بەیانی هەرچی ئەم لا گەرمیان کرد نیوەنمەکیان لێنا ئەم لایان هێنا هیچ بەیانی ڕۆشتم بۆ لای دکتۆر وتی ئەو پەنجە ئەبێ ببڕینەوە تووشی سەرەتان بووە وتم بابە وەڵڵە هیچم نییە وتی وەڵا ئەگەر نەیبڕێ و پەنجە ئەبێ لە مەچەک تا بیبڕم ئەم لای کرد و ئەو لای کرەڵێ پەنجەکەیان بڕیت ئەڵێ ئەو شەوەیش هەر نەخەوتم ئێش هاتە دەستم ئەلە ڕۆشتمەوە بە لای دکتۆر وتم دکتۆر چیم لەکەی وتی وڵا کاکە بڵاوی کردەوە بێ لەوا بیبڕم لەو جمگا ئەگینا ئەڕوا بێ لە بن باڵتا دەری بێنم ئەڵێ ڕازی بووم لە هێرە شابڕیان ئەڵێ تراتە سەرەوەی لە بن باڵما دەری بێنن پیاوێک وتی تۆ چیو کردووە وا ئەمە ئەم یەخەی گرتووی وتی وەڵای خۆم بە شتێک ێزانم ڕاوچیەکم ڕوت کردەوە یەک ماسی پێ بوو ماسیەکەم بە زۆر لێ سند و پاڵێکم پێوەنا خۆم بەوە ێزانم وتی دەمردم رێ بڕۆ بیدۆزەرەوە و گەرنی خۆتی پێ ئازاکە ئەنا بەخوا تاقی لێ بڕێ ئەلێ ڕۆشتم گەڕام کابرای هەژارم دۆزیەوە چون بۆ لای وتم خاڵە وتی بەڵێ وتم تۆ من ناناسی وتی نەوەڵا تم چۆن نام ناسی وتی وڵا ناوناسی وتی منەوە بووم ئەو ڕۆژە بە شەق ماسیەکەم لێ سەندی وتی ئێ وتی تخوا لەو کاتا چی وت کە من ماسیەکەم لێ سەندم و ڕۆشتم چی وت وتی وتم ئەی خوایە تۆ زۆر بەهێزی ئەو پیاوە بە بەهێزی خۆیان ئەنازێ ها چی کرد لە من خوایە قدرەتی خۆتم پیشان بەتایە بەس ئەو دوو عامل لێ کردی وتی دەی ئەزانی فلانە چی پیات پەنجەمیان بڕی ئەویان بڕی ئێستا ئەویان بڕی ئیتر توخوا گردن مازاکە پارەت ئەوێ ماڵت ئەوێ هەرچیم هەیە ئەدەمێ بەس گردن مازاکە وتی بڕۆ گردن ئازادە دەڵێ ئێنجا ئێشتەکە سرەوت جا ئەڵێ هەر کەسێک منی بینی با زڵم نەکا من لەم منبەرەوە من لەم میحرابی پێغەمبەرەوە بە هەر کەسێک ئەڵێم شەقەوە شێنێ بۆ ئاغەکەی بۆ گەورەکەی بۆ حیزبەکەی بۆ عەشرەتەکەی با ئاگای لێبێ ئەمە ڕووداوێکی واقعیە ئەمە درۆ نییە حەجاجی کوڕی یوسفی سەقەفی سعیدی کوڕی جوبەیری شەهید کرد زۆر خراپ شەهیدی کرد شەهید یەکێک بوو لە ئەولیاکانی خوا سەعید ئەو کاتەی حەجاج کەوتە گیاندان و کەوتە سەرەمەرگ ئەیوها سعید هاو بووم لەو لاوە سعید هاو بووم لەو هات ئەو سعیدم لێ دوورخەنەوە ئەم خنکێنێ ئەم خنکی سعیدیش دیار نەبوو لەوێ ئەو کوشتویەتی و چەنانی تریش لەم جۆرە ڕویان داوە لەم کوردستانە وتێتی فڵانەکە زەوێ بمخەڵەتێنێ بمخنکێنێ تکایە فریام کەون بۆیە من بە تایبەتی بەو کەسە ئەڵێم شەقی لەو پیاوە پیرە هەڵدا ئەو مامۆستا ڕیش سپیە ئەگەر کە سوکاری هەیە ئەگەر باوک و برای هەیە ئەگەر ژن و مناڵی هەیە ئەگەر قەوم و عشرەتی هەیە داوایان لێ یەکەم ملی ئەو پیاوە بگرن بیبەن لە بەردەستی ئەو پیاوە پاڵی خەن خۆی بخا بەسەر پێڵاوەکانی و داوای لێبرنی لێ بکە ئەگینا دەردێکی تووشەبێ هەر لەم دنیا بەر لە قیامەت دڵنیاتانەکەم دڵنیاتانەکەم خوای گەورە و پەروەردگار بە مەزڵوم ئەڵێ بە عیزەت و جەلالی خۆم لەسەر ئێمە قسە بابەینێکی تریش بێ خوام مۆڵەت ئەدا بەس شت ئیهمال ناکە خوا مۆڵەت ئەدا بەس شت ئیهمال ناکا ئەخیری قسەکەم ئەمەیە بەڕێزان من ئیمڕۆ لە بینی دوو تیرە و تایفا گیرم خواردووە تیرە و تایفەیەک لە بازاڕن خۆپیشاندانەکەن کۆمەڵی حیزب و سیاسی لە ناویان نایە هەرچی بە دڵی ئەوان نەبێ مۆری ڕەشت پێیانێن ئەگەر بە دڵی ئەوان بوو تۆ ئەولیای تۆ وەیسی قەرەنی و عەبدولقاری گەیلانیت حکوومەتێکی کەڕ و کاس لەخوا بێخەبەر ئەگەر بە دڵی ئەو وتاردا تۆ مەلای باشی تۆ کوردی باشی تۆ دڵسۆزی گەل و نیشتمانی ئەگەر بە پێچەوانەی ئەو وتاردا ئەوا تۆ خائین و خۆفرۆشی تونڕەوی و جاشی داگیرکەران و دوژمنان و ئەوانەی ئالەو بینە هیچ ناڵێم قەرار بوو دوو لاپەڕەیکە وتارم حازر کردبوو بەڵام وازی لێ ئەهێنم بەمە کۆتایی پێێنم ئێستا وتیان ئەو قاف داوای کردووە لە مەلاکان کە سوپاسی حکومت بکەن لەسەر ئەوەی ئەم بڕیارەی داوە لەسەر موچە من لە پێشەوە سوپاسی مامۆستا و فەرمانبەرانەکەم بۆ خۆپیشاندانەکەیان سوپاسیانەکەم لەسەر ئەوەی کەوا دەنگیان بەرزکردەوە لەسەر زوڵمێکە لێمان کراوە بەڵام بیری هەموو کەسێکی شەخەمەوە هەر معاون طبی و دکتۆرێ هەر مامۆستایەک لەوەی کەوا کردوویەتی حەقی حەقدارێکی فەوتاندبێ لە ڕۆژی قیامەتا بینەقاقەیەگرن با زوو حکومەتەکە زاڵم بێ با حکومەتەکەش زاڵم بێ با مافی پێشێل کردبی ئەکرێ لە هەڵەبجەیە شوێنێکە دەست نەکەوێ یەک زەختی تیا بگری یەک زەختێکی تیا بگری ئەبێ لە هەرچی خەسەخانە و ئینعاش و فریاکەوتنایە ئەبێ شوێنێکی تیا نەبێ یعنی هەمومانەوە نەتاوانبارین تو ئەوە نە فەقیری وازانێ و مەسولانە ئەگەر نەخۆش کەون یەن بۆ ئینعاش و فریاکەوتنی هەڵەبجە ئەوان بۆ ئەڵامەت ئەڕۆن بۆ ئەڵمانیا و فەڕەنسا من سوپاسی مامۆستا و فەرمانبەران و ئەوانە یەکێک گەڵێ مامۆستا ئێوە بۆ ناچنە ناو خۆپیشان دەران بەوانە و بە ئێوە و بە خەڵکی تری ژەڵێم من هەموو جمعەیە لێرە ئەوەی هەمە بە حەق و بە ڕاستی ئەیدەم بە گوێی ئێوە و بە گوێی دەسەڵاتیشە دوو هەزار کەس لە مزگەوتی حەزرەتی عومەر ڕاستەوخۆ گوێم لێگرێ لە ڕێگای ئینتەرنێت و لە ڕێگای سایت و ماڵپەڕەکەشمەوە لەوە چێ ملیۆنێک خەڵک زیاتر گوێم لێ بگرێ مەلا تاهیرێک بە تەنها ئەوەنەی پێ بکرێ ئەوانەی کەوا هەن بە هەمویان ناتوانن ئەوەنەی مامۆستا تاهیر بکەن و بۆیەیش لەوانەیە نەچینە ناو چونکە تا ئێستا دەجار پێوەیان داوین وەکو ئەژدیها کە ئیشیان پێمان بوو مامەساکان نەخەنە پێشەوە کە ئیشیان پێمان نەبوو پولێکمان پێوە ئەنێن لێرە سوپاسی حکومت هەڵ ئەگرم بۆ ئەو ڕۆژەی موچەکەمە خەمە گیرفانم ئەگەر موچەکەم بە تەواوی وەرگر ئەو کاتە جمعە ڕناکە ئەگەر من مام منیش نەمردم ئەو مەلایەتە ئێرەبا لە باتی منە سوپاسی حکومتکە ئەگەر موچەکە بوو بە فعلی و بە ڕسمی پاشەکەوت نەما ئەو کاتە پڕ بەدەم و پڕ بە گەروم سوپاسی حکومەتی ژەکەم وەسلام و عیکم و ڕحمت الله خوایە لە گوناهمان خۆشببی عاقبەتمان خێر بکەی ئیسلاحی حاڵمان بکەی سەرکەوتو سەرفەرازمان بکەی لە ئافات و فیتنە هەموو لایەکمان پارێزی لە مردوەکانمان خۆشببی